بسم اللە الرحمن الرحیم بەناوی خودای بەخشندە و میهرەبان. پێیان بێژن پێیان بێژن پێیان بێژن پێیان بێژن دەوڵەتەکەیان دروست کرد دروست کرد لە ناوەڕاستی بەیداخی چوپ و یەختی قاچاخی لەسەردا ڕێژن پێیان بێژن دەریای سەختی ئیجەش بکەنە پایتەختی تا شادزەکانی دەوڵەت بێن و خوێننۆشی خۆیان کەن لە بۆ بەدەخلاقی خۆیان هەر پەردە پۆشی خۆیان کەن لەسەری خۆشی خۆیان کەن پێیان بێژن بێژن بە ملهوڕانی کورد دەوڵەتەکەیان دروست کرد با مارشەکەی ئاهی گشت ئەو دایکانە بێ نزولەی ئەو باوکانە بێ کۆرپەکانیان لای ئێوە بێسەر و شوێن بوون لای ئێوە خەڵتانی خوێن بوون. با ڕۆمانی دروستبوونی ئەو دەوڵەتە ئەشکەنجەی ئەو گەنجانە بێ لە مەیتخانەی ترسناکە لە ژێر کارەبا و تەعزیبی تووتکەکانی ئاساشی بێداک و بابە ئاسایشەکە مسقاڵێ شەرەف ناکە گوڵی تەمەنیان هەڵژاکە. پێیان بێژن بە کوردەوانانی خوێنخوار دەوڵەتەکەیان دروست کرد زیندانەکانی بندیوار ئەوانەی ئینسانیەت ئەسوون، سجنەکانی ژێرزەمینی ئاکرێ و سوسێ و قەلاچۆلان، ئەبنە سورەکەی ئێستاکە پیرەمەگرون، سجنەکانی ئاسایشی تاریک و تار، بیری نەکەن، هەمووی بکەن بە مۆزەخانەی دەوڵەت و هەمووی بکەن بە ئاسەوار. پێیان بێژن. دەوڵەتەکەیان دروست کرد گەورەکانیان با هەر دزە چەوتەکان بن سنوورەکەی با تەنکەرە نەوتەکان بن نەوتی دزراو تاقمە ڕۆشنبیرەکەی با پیر و پەککەوتەکان بن بۆ ئەوەی پاک و بێگرد بێ ئەو دەوڵەتە بڵێن ڕەنگی ئاواکەشی سەوز و زەرد بێ تا دەوڵەت وەک سیوێکی ئاب وەک شەست و شەش وەک شانزەی ئۆکتۆبەر مەرد بێ. پێیان بێژن دەوڵەتەکەیان دروستکرد خۆیان کاسکەن وەک چۆن ئێستا کە ڕووکاسن بێمنەت بن کەس نەناسن پەرچەمەکەی بەدار شەقی یەکێکی ئەو کەم ئەندامە بێنازانە هەڵبواسن ئەوانەی کە قوتی ژیانتان بڕیون ئەوانەی کە لەژێر ڕکێفی ئێوەدا ڕۆژی سەد جار بەرەو دۆزەک هەڵفڕیون کە سەر ژینی لێکڕیون تکە تکەی خەندەکانیان بە یەکجاری لێسڕیون پێیان بێژن دەوڵەتەکەیان دروست کرد با کرۆکی تەشکیلەکەی هەمان ئەو ناو و بەرگە بێ ئێستا هەیە پاسەوانی سنوورەکەی یاخود توتکە و پشیلەکەی هەمان جاشی ئاسایش و هەمان جاشی پێشمەرگە بێ ئێستا ئاوا سوورکردنیان بۆ ئێمەمانان بڤەیە ئێستا ئاوا بۆ بێگانان لەسەر کۆشن با ئەوان سنوور پارێز بن تا سنووری ئەو دەوڵەتەش وەک پیشەی خۆیان بفرۆشن ببنە فرۆشیاری خاک گەلێک جوانە لە ئێستاوە دیارە کە تیمەکە دۆڕا با داهاتی دەوڵەتەکەش چۆر بە چۆڕی خوێنی ئەو کوژراوانە بێ خۆیان بە کوژدا بە خۆڕا یاخی